ئەم داستانە باز لە مەرگی من دەکات نیگەران مەبن لە ڕاستیدا زۆر پێکەنی ناویە و ئەو وێنەیە وێنەی منە ئەم داستانە باز لە کچێک دەکات بە ناوی ڕەپونزل ڕۆژێک لە ڕۆژان دڵۆپێک لە ئاگری خۆر دەکەوێتە سەر زەوی وە لەو دڵۆپە ئاگرە گوڵێکی سەحراوی زێڕین دەڕوێت ئەم گوڵە دەیتوانی نەخۆشی و برینەکان چارەسەر بکات ئەم پیرێژنەتان لەوێ بینی لەوانەیە بتانەوێت شێوەی لە یاد نەکەن ئەمە لەوانەیە کەسێکی گرنگ بێت. بەرحاڵ، ساڵها هات و ڕۆیشت، لەم شوێنە پاشایەک دەستەڵاتی وەرگرت. لەم شوێنە پاشایەک و شاژنەیەکی باشی لێ بوو. وە شاژنەکە دوگیان بوو. وە نەخۆش کەوت. زۆر نەخۆش. ئیتر هیچ کاتێک نەما بوو. واو کاتە هاتبوو کە خەڵک چاوەڕێی چارەسەری ئەو گوڵە سەحراویان دەکرد. واو گوڵە سەحراویە زێڕین بوو. پێتانم وت کە ئەوە کەسێکی گرنگە دەیبینن دەبێت ئەم گوڵە بۆ چاکەی خەڵک بەکاربێنێت بەڵام ئەم ژنە دایکە گوتل هێزی ئەم گوڵی بۆ ئەوە بەکاردەهێنات کە دەیان ساڵ زیندوو بێت وەتەنها ئەم کارەی کە دەبواە بیکات خوێندنەوەی ئەم هۆنراوە تایبەتە بوو وەک کچێکی بچکۆڵە منداڵی پاشا لەدایک بوو کچێک بە قژە جوان و زێڕینەکانی ئەمەش گاریەکتان دەکەم ئەمە ڕاپۆنزلە بۆ ڕۆژی لەدایک بوونی ڕاپۆنزل پاشا و شاژن چرایەکیان نارد بۆ ئاسمان. ڕۆژانێکی زۆر خۆشیان بەسەر برد بەڵام ڕۆژە خۆشەکان تەواو بوون ئەی گوڵ بدرەوشێوە هێزی خۆت نیشان بدە کاتم بۆ بگەڕێنەوە ها؟ ها؟ گوتل ڕۆشت بۆ ناو کۆشکەکە و منداڵەکەی دزی هەر بەم ئاسانیە پاشا گەڕا و گەڕا بەڵام نەیتوانی کچەکەی بدۆزێتەوە بەڵام لە ناخی دارستان لە خانوویەکی شاردراوە گوتڵ منداڵەکەی پاشای بە ناوی منداڵی خۆی گەورە کرد. هێزی خۆ نیشان بدە ئەو شتەکە ئیمە بوو بم دەرەوە ژیانە بۆ بگەڕێنەوە گوتڵ گوڵە سەحراویە نوێیەکەی دۆزیەوە بەڵام ئەم جارە بڕیاری دابوو کە ئەم گوڵە حەشار بدات. بۆچی ناتوانم بڕەوە دەرەوە لەبەر ئەوەی جیهانی دەرەوە زۆر ترسناکە مرۆڤی لە خۆڕازی و ترسناکی زۆر لێیە. تۆ دەبێت هەر لێرە بیت ئێرە پارێزراوە تێگەیشتی؟ بەڵێ دایکە. بەڵام دیوارەکانی ئەم خانووە نەیدەتوانی هەموو شتێک حەشار بدات. هەموو ساڵێک لە ڕۆژی لەدایک بوونی منداڵی پاشا پاشا و شاژن هەزاران چرایان دەنارد بۆ ئاسمان بە هیوای ئەوەی کە منداڵی پاشا بگەڕێتەوە باوەڕ ناکەم پاسکال لە دەرەوە خۆی شارد بێتەوە تۆم دۆزیەوە ئەم جارەیە من بووم بە بیست و دوو لەگەڵ بیست و سێ بەرامبەر بە چلو پێنج چۆنی زۆر باشە ئەی تۆ دەتەوێت چی بکەی باڵێ بەم شێوەیە بیر دەکەمەوە منم شوێنم خۆش دەوێت تۆش دەبێ هەروابیت بەڵێ لەگەڵی ڕاتوم. هاوڕێیان من کۆشکێکم دەوێت. خۆم کارەما کردووە پاشان دەتوانی کۆشکێک بۆ خۆت بکڕی. بشم الحمدللە یرحمک اللە. هەی بۆستە هەی بۆستە باوەڕ ناکەم کەوا لە کۆشکی خۆمم مەبەستمەوە یەکە وەکوی خۆمە ئۆ هاوڕیانە هەموو کارەمان کرد تازە کاتژمێر هەشتی بەیانە ئەمڕۆ ڕۆژێکی زۆر گەورەیە خۆیەتی ئەمڕۆ ڕۆژێکی زۆر گەورەیە پاسکال ئەمڕۆ دەمەوێت کارێک ئەنجام بدەم ڕاپۆ قژەکانت بنێرە خوارەوە کاتیەتی. دەزانم دەزانم خێرابە نامەوێت بتبینێ. ڕاپۆنزێل من دەمێکە لێرە چاوەڕێ دەکەم. وا هاتم دایکە. تۆنی دایکە ئۆه ڕاپۆنزێل چۆن هەموو ڕۆژێک ئەم کارە دەکەیت بەبێ ئەوەی بکەویت بەڕاستی کارێکی سەختە گیانەکەم تۆ زۆر بەهێزی ئۆو خۆ شتێک نییە. بەڵام بۆچی دوا دەکەویت؟ هەهەهەهە گاڵتەم لەگەڵ کردی. زۆر باشە دایکە دەمەوێت شتێکت پێ بڵێم دەزانی کە بەیانی ڕۆژێکی زۆر گرنگە زێڵ سەیرێکی ئاوێنەکە بکە دەزای چی دەبینم من کچێکی گەنج و جوان و بە پەرۆش دەبینم سێرکە تۆش لە نا ئاوێنەکەی گاڵتەم لەگەڵ کردی قسەکانم هەمووی گاڵتەیە ئۆ زۆر باشە دایکە بیرمنەوە دەکردەوە کە بەیانیانەکەم دایکە زۆر ماندووە کەمێک گۆرانیم بۆ دەڵێی پاشان قسە دەکەین باشە؟ ئەو بێگومان دایکە. گۆڵ بدرەوشەوە و هێزی خۆت نیشان بدا هیانم بۆ بگەێنەوە ئەم شتانێک کە هی من بوو بم دەرەوە برینەکان چارەسەر بکە و چارە پۆزۆڕە. باشە دایکە ئەمڕۆ پێم وتی کە بەیانی ڕۆژێکی زۆر گەورەیە بەڵام تۆ هیچ شتێک ناڵێی بەڵام تەنیا دەمویست پێت بڵێم کە بەیانی جەژنی لەدایک بوونمە. نانانانا بێگومان وانیە بەباشی لەیادمە جەژنی لەدایکبونت ساڵی ڕابردوو بوو. خۆشی جەژنی لەدایک بوون ئەوەیە کە هەموو ساڵێک دووبارە دەبێتەوە. دایکە، من دەبم بە هەژدە ساڵ و دەمویست پێت بڵێم و ئەو شتێک کە لە جەژنی لەدایکبوونم دەمویست، شتێک کە لە جەژنی لەدایکبوونم دەمویست. ڕاپۆنزێل، تکایە منگەمنگ مەکە. دەزانی ئەگەر کەسێک زۆر منگەمنگ بکات من زۆر ئازاری پێوە دەچێژم. گاڵتەم لەگەڵ کردی. تۆ زۆر باشی. من تۆم زۆر خۆش دەوێت. من دەمەوێت ئەم ڕووناکیە جوڵاوانە ببینم چی؟ ئۆ دایکە حەز دەکەم بمبێ کە ئەم تیشکە جوڵاوانە ببینم ئۆ تۆ مەبەستت ئەستێرەکانە باسەکە لێرەیە من شوێنی ئەستێرەکان پێدەزانم ئەوان هەمیشە لە یەک شوێن و لە یەک کاتدان بەڵام ئەوانە لە ڕۆژ لەدایک بوونم بە دیار دەکەون تەنها لە ڕۆژی لەدایک بوونم نازانم بەڵام هەست دەکەم کە ئەوانە بۆ منن. من دەبێت ئەوانە ببینم دایکە و نە تەنها لە پەنجەرەوە بەڵکو دەبێت لە نیزیک بیان بینم. دەمەوێت بزانم کە ئەوانە چین. دەتەوێت بڕۆی بۆ دەرەوە؟ ئۆه. ڕاپۆنزێڵ، بەڵێ. ئیتر هیچ کات داوام لێ مەکە ئەم خانووە بەجێ بێڵی باشە گیانەکەم؟ باشە دایکە. من زۆر خۆشم دەوەی گیانەکەم من زیاتر دایکە من زیاتر لە هەموو شتێک خۆشم دەوەی لە یاد مەکە ئەگەر نا پەشیمان دەبیتەوە دایکێت چاکەی تۆی دەوێت ڕاپۆنزەیان سبەی شەو دووبارە دەتبینمەوە. نانانانانە ئەوە زۆر خراپ ئەوە زۆر خراپە ئەوە بەڕاستی خراپە ئەوان هیچ کات وێنەی کەپوم بە جوانی ناکێشن چ گرنگیەکی هەیە باشە بۆ ئەوە هیچ گرنگێکی نییە وێنەی ئێوە زۆر جوانە باشە زۆر زۆر باشە ئەوە یارمەتیم دەدەم بڕۆمە سەر و پاشان ئێوەش ڕادەکێشم بەڵام دەبێت جانتاکە بدەی بە ئێمە چی؟ من تەنیا باوەڕ ناکەم پاشەوەی کە ئەو هەمووە بەیەکەوەین ئێوە هێشتا باوتان بە من نییە؟ ئەی هەوار ئێستا یارمەتیمان بدە ببورە جانتاکە لە لای منە چی؟ ڕێگر! بەر جۆرێک بێ دەبێ و جانتای لێوەر بگرین هاوڕێ گەورە. ئێمە دەیگرین ماکسیموس بڕۆ بڕۆدەی هی کوڕی کار بڕۆ دەی بڕۆ زۆر باشە زۆر باشە زۆر باشە من کەسێکم لە ناو کەنتۆر زیندانی کردووە بەڵێ من کەسێکم لە ناو کەنتۆر زیندانی کردووە ئۆ لە دەرەوە ناتوانم ئاگاداری خۆم بم دایکە باشە ئەم قسەیە بەم تاوەیە بڵ ئۆ ها؟ قژەکانت بنێرە خوارەوە هاتم دایکە سپرایزێکی گەورەم بۆت هەیە ئۆ منیش هەروەها ئۆ دڵنیام سپرایزەکەی تۆ خۆشترە باوەڕ ناکەم کە تێبگەی من گێزەرم دۆزیوەتەوە ئێستا دەتوانم بۆ نانی ئێوارە سوپ چا بکەم ئەم خواردنەی کە تۆ حەزت لێە باشە دایکە شتێک هەیە کە دەبێ پێت بڵێم. ئۆه ڕاپونزێل دەزانی کە هیچ حەز ناکەم پێش کات ژمێر پێنج بەجێت بهێڵم بە تایبەت ئەگەر هەڵەیەکم نەکردبێ. دایکە زۆرم بیر کردەوە لە بارەی ئەو قسانەی کە کردت. هیوادارم دوبارە لە بارەی ئەستێرەکان قسە نەکەیت. پێش ئەوەی کە شتێک بڵێیت دڵنیام بە ئەوانیش دەگەم. بڕیارمان دا لەم بارەیەوە قسە نەکەین. نا دایکە من تەنیا دەڵێم تۆ وا دەزانی من لە دەرەوە دەتوانم ئاگاداری خۆم بم؟ گیانەکەم تۆ ئەوەندە بەهێز نیت کە لە دەرەوە بتوانی ئاگاداری خۆت بیت. بەڵام من ئەگەر بمەوێت. ڕاپونزێل، ئیتر لەم بارەوە قسە مەکە. بەڵام باوەڕم پێ بکە من. ڕاپونزێل، دەمەوێت چی بڵێم؟ ژیانی تۆ هەر لێرەیە ڕاپونزێل. من هەرگیز ڕێگا نادەم ئێرەوە جێبهێڵیت. هەرگیز. ئۆه زۆر باشە من ئێستا بووم بە کەسێکی خراپ. من تەنیا دەمویست بڵێم کە ئێستا دەزانم بۆ ڕۆژی لەدایک بوونم چیم دەوێت دەی بڵێ چیت دەوێت ڕەنگێکی تازە لەو ڕنگانێک کە سەدەفە سپیەکان دروست دەبن و جارێک بۆ مت کڕیوە بەڵام ئەوانم لە شوێنێکی زۆر دوور کڕیوە ڕاپونزەل نزیکی سێ ڕۆژ لێرە دوورە تەنیا وامزانی ئەمە شتێکی باشە لەبارەی ئەستێرەکان دڵنیای کە بە تەنیا بیت هیچ شتێک ڕوونادات دڵنیام تا لێرە بم هیچ شتێک ڕوونادات من تا سێ ڕۆژی تر دەگەڕێمەوە زۆر خۆشم دەوێت گیانەکەم من زیاتر من لە هەموو شتێک زیاتر. زۆر باشە. ئەمە قژی توێە؟ هەوڵ مەدە هەوڵدان بێ سوودە دەزانم کە بۆچی هاتووی بۆ ئێرە و من لە تۆ ناترسم چی؟ تۆ کەی و چۆن منت دۆزیەوە ئەها پێم بڵێ تۆ کەی و چۆن منت دۆزیەوە من نازانم تۆ کەی و نازانم چۆن تۆم دۆزیەوە تەنیا دەتوانم بڵێم سڵاو حاڵت چۆنە من فلین ڕایدەرم ئێرە خۆشە ها؟ کەسێکی تر دەزانێ من لێرەم فرین ڕایدەر زۆر باشە قش زێڕین زۆر باشە باسەکە لێرەیە بەسەرهاتی من لە ناو دارستان پیاسەم دەکرد ئێستا دەتوانم لێرە ها ها نا نا جانتاکەم لە کوێیە لە شوێنێکە کە هەرگیز ناتوانانی بیدۆزیتەوە دەزانم لە ناو ئەم گۆزەیە ئەوە وازم لێ ناهێنێت نەخێر لە شوێنێکە کە هەرگیز نایدۆزیتەوە باشە پێم بڵێ دەی چیت لە قژی من دەوێت چی تێ بیان بڕی سیرکە با پێت بڵم تەنیا شتێکە لە قژی تۆم دەوێت ئەوەیە کەواز لە من بێنێت بۆچی تێناگەیت کەواتە تۆ قژی منت ناوێت؟ بۆچی دەبێت قژی تۆم بوێت؟ سەیرکە، خەریک بووم بەدوام دەکەوتن، منیش ئەم خانووەم دۆزی و هاتمە ژوورەوە، کۆتایی پێهات. تۆ ڕاستییەکەم پێ دەڵێیت؟ بەڵێ. هم؟ دەزانم بەڵام لەوانەیە بتوانێت بمانباتە دەرەوە وابزانم ئەو ڕاستێکەمان پێ دەڵێت سەیری دەموچاوی بکە ئەخر من دەتوانم چ شتێک بکەم زۆر باشە فلین ڕایدە دەمەوێت مەرجێکت لەگەڵ بکەم مەرت سەیری ئێرە بکە ئایا تۆ دەزانی ئەمانە چین؟ مەبەست لەم چرایانەیە کە لەبەر کزی پاشا دەینێرم بۆ ئاسمان؟ چرا؟ دەمزانی ئەوانە ئەستێرە نین. باشە سبەی شەو ئەوان ئاسمان بەم چرایانە ڕوناک دەکەنەوە تۆ بە ناوی ڕێ نیشاندەری من دەمبەی بۆ لای ئەو چرایانە و دواییش بە سەلامەتی دەمگەڕێنیتەوە و تەنها بەو مەرجە جەنتاکەت دەدەمەوە مەرجەکە ئەوەیە. بەڵێ نا هەرگیز نابێت بەداخەوە زۆر زۆر داوای لێبوردنی لێ دەکەم من و کۆشکی پاشا بینمان زۆر خۆش نییە کەواتە ناتبم بۆ هیچ شوێنێک شتێک تۆی بۆ ئێرە ڕاکێشاوە فلن ڕایدەر بەڵام نازانم ئەو شتە چییە. پێم بڵێ دێی؟ ئەسپێک بوو. من بڕیارم دا کە باوەڕت پێ بکەم. تێدەگەی؟ بڕیارێکی ترسناکە. من گاڵتەت لەگەڵ ناکەم، ئەو کات پێت دەڵێم. لەوانەیە ئەم شوێنە سەراوبن بکەیت و بگەڕێی، بەڵام بەبێ من ناتوانیت جانتاکەت بدۆزیتەوە، تێدەگەی؟ بەبێ یارمەتی من ناتوانیت جانتاکەت بدۆزیتەوە، باوەڕم پێ بکە. با بێینە سەر باسەکە. من دەتبەم تاوەکو چراکان ببینی و دەتگەڕێنمەوە بۆ ئێرە، ئەوکات جانتاکەم دەدەیتەوە؟ بەڵێنت پێ دەدەم. ئەگەر من بەڵێنێکم دا هیچ کات لی پەشیمان نابمەوە لە قسەکانم دەگەی؟ هیچ کات. زۆر باشە هیچ حەز ناکەم ئەم کارە بکەم بەڵام هیچ ڕێگایەکی ترم نییە. کەواتە ئەمە بزانە. ئەمە وەکو ڕۆژێکی تایبەتیە بۆ من لەگەڵەوەش حەز ناکەم ئەم کارە بکەم باشە دەتمەم بۆ هۆی چراکان ببینی بەڕاستی تەفنیشت کردم من لە نیوەی ڕێگاکەم من ناوێرم ئەم کارە بکەم لە کۆتاییدا من هەر دەبێ ئەم کارە بکەم هەر دەبێت من لێرە بڕۆمە دەرەوە دەبێت نەخێر وا هاتم ئێرە شوێنێکی زۆر زۆر خۆشە من کەسێکی ترسناکم دەبێت بگەڕێمەوە ماڵەوە من هیچ کاتێک ناگەڕێمەوە ئێرە زۆر خۆشە من کەسێکی خراپم خۆشترین ڕۆژی ژیانم سیرکە ئەم قسانەی من سوودی نییە بەڵام وا پێدەچێت کە کێشەیەکت هەبێت چۆن؟ مەبەستم ئەوێ تا ئێوارە دەتوانی بۆ خۆت دێرێ بیت باسی دایکت و هەڵاتن لە ماڵەوە ئەم شتانە زۆر گرینگن بەڵام باش شتێکت پێ بڵێم ئیتر تۆ گەورە بوویت دەبێ بگەڕێ بڕۆی بۆ هەموو شوێنێک زۆر باشە ئەمانە پێویستن منی ژوابیر دەکەمەوە من دەزانم بەم شێوەیە کە بیری لێ دەکەیتەوە خراپتر دەبێت دایکت شانی ئەمەیە نەخێر ئەم کارە دڵی ئەو دەشکێنێت و ڕوحی ئەو پان دەکاتەوە بێگومان بەڵام تۆ دەبێت ئەم کارە بکەیت دڵی بشکێنم بەڵێ ڕحی پان بکەمەوە وەکو ترێ ئەو دڵی دەشکێت ڕاست دەکەی بێگومان کە ڕاست دەڵێم ئەو ناخواگیان زۆر باشە باوەڕ ناکەم کەم قسە دەکەم بەڵام ڕێگەت پێ دەم مەرجەکەمان تێک بدەی چی؟ ڕاستە ناچارم مەکە تۆ دەبێت بگەڕێیتەوە ماڵەوە تۆم بۆ قەناشرینات و منیش جانتاکەم وەردەگرمەوەات و تۆش دووبارە دەبیتەوە کچی دایکت و هەروە لەسەر بەڵێنەکەشمان ماوین و پاشە وەکو تو هاوڕێ لێک زیاد دەبی نەخێر من هەر دەبێت ئەم چرایانە ببینم دەواز بێنە ئیتر بۆچی ناگەڕێیتەوە جانتاکەم بۆ بهێنیتەوە ناچارم مەکە لێت بدەم. وابزانم باشترە کە لە دزەکان و مرۆڤ کوژەکان دوور کەوینەوە. بەڵێ بێگومان دڵنیام کە ئەمە باشترە. برسیتە؟ من خواردنگەیەکی باش پێ دەزانم. لە کوێیە؟ نیگەران مەبە کاتە بۆنی خواردنت کرد تێدەگەی. من باش دەزانم کە خواردنگەکە هەر لەم ناوەیە ئۆ لەکوێیە قاوەخانەی مراوی بچکۆڵە نیگەران مەبە شوێنێکی زۆر خۆشە حەزت لەیەتی نامێ هیچ بترسی منی شەمو هەولی خۆم دەدەم کە نەترسم باشە من حەزم لە مراوی بچکۆڵێ باشە گارسۆن باشترین مێزمان بۆ ئامادە بکە تکایە حەز بە بۆ نەخۆشە دەکەی هەناسەیەکی قوڵال بکێشە بەڕاستی حەزم لەو هەیە تۆچی دەڵێ لەبەرەوەی بە بڕوای من کە بۆنی مرۆڤی لێ دێت و ئەوانی تر مرۆڤی زۆر خراپن نازان بۆچی بەڵام هەموو شوێنێک بۆنی قاوای لە دێت تۆ ناترسی؟ ئەوە چیە ئەو هەموو فرچە لەتیفە. ئەوە خۆی وایە ئەوە خوێنە لەسەر سمێڵت سەیری ئەوە بکە خوێنە سمێڵی دێتە خوارەوە دڵیام کۆمەڵێک خوێن ڕێچی لێرە ڕووی داوە. نا. هەی بۆچی زۆر خۆشحاڵ نیت قژ زێڕین لەوانەیە پێویست بێت بتگەڕێنمەوە ماڵەوە باشترە با بڕۆین بەهەرحاڵ شوێنێکی خۆش بوو هاوڕێیان ئەگەر حەز لێرە ناکەی باشترە بتگەڕێنمەوە بۆ ماڵەوە. ئەوە تۆی؟ هوه. پێتان دەڵێم وازی لێبێنن من نازانم لە کوێم بەڵام پێویستم پێەتی بۆ ئەوەی بمبات بۆ لای تراکان لە بەرەوەی لە هەموو ژیانم ئاواتی ئەم ترایەنەم هەبوو مرۆڤایەتیتان چی لە هاتووە ئایا هیچ لە ئێوە ئاواتێکتان نەبووە؟ مامە سەربازم دۆزیەوە ڕایدەر لە کوێیە ئەو لە کوێیە دەزانم ئەو هەر لێرەیە بیدۆزنەوە هەموو شوێنێک دەبێ بگەڕێن سپاس لەبارەی هەموو شتێک. دڵنیام ئەو کەسەیە کە بە دوایدا دەگەڕێن ئەوەیە. ئاخری ئەمنتان گرت. گەورەم ڕایدەر لێرە نییە. ماکسیموس. ئەوە چی دەکات؟ ڕێگای شاردراوە دی هاوڕێن با بڕۆین کارمێن ئاگداری ئەوانە بە هەڵێن بە ئارامی بخەوە. ئێمە تانجەکە بەدەست دەهێنین. من ئاواتم هەیە من چەند ئاوات یەکم هەیە یەکێک پەرداکە خواردنەوەم بداتێ لەبەرەوەی ژنێکی جوانم دۆزیوە چۆنی ژنی جوان ئۆ واز بێنە پیرێ مردی بێ کەڵک ئەم تونێلە دەگاتە کوێ چێق باشە ئێرە زۆر پارێزراوە کارەکەت زۆر جوان بوو دەزانی زۆر زۆر جوان بوو. دەزانم دەزانم باشە فلین تۆ خەڵکی کوێی ببورە قژ زێڕین من لەو یاریانەت لەگەڵ ناکەم لە ڕاستیدا زۆرم حەز لەیە لەبارەی قژێت پرسیارت لێ بکەم دەتوانم پرسیارت لێ بکەم نەخێر ئەی دایکرد خێر لە ڕاستیدا نارم لەبارەی بۆخەکەش پرسیارت لێ بکەم نییە دەزانم پرسیارەکەی من ئەوەیە ئەگەر ئەوەندە حەز دەکەی کام چرایانە ببینی بۆچی پێشترم کارت نەکردووە ئۆ باشە نا فلین فلین ڕایدەر بڕۆین ئەمانە کێن؟ ئەوانە ڕقیان لە منە ئەی ئەمانە کێن؟ ئەمانەش ڕقیان لە من دەبێتەوە ئەمە کێیە؟ باش دەکت پێ بڵێم لێرە هەموو کەسێک ڕقی لە من دەبێتەوە ئەمە بگرە زۆر دەمێکە چاوەڕوانیم کاتم ئۆ دایکە دەبواە دانێک لەوانم بۆ بکڕی ها! دەبێ ئەوە باش بزانیت کە ئەوە سیرترین کارە لە ژیانمدا کردومە. لەگەڵ دوو سێ جۆنی فلێن فلێن ئاگدار بە دەبە خۆتان ببینم بزانن چیتان لە هاتووە. زۆر ناشرین بووینە. خێرا کاکە سێڕین خۆت هەڵدە خوارەوە. هیچ سوودێکی نییە هیچ شتێکی لێ ناوینم نا هی هی لە ژێرەوە هیچ لێ نییە ژێرەوە تاریکە هەمووی خەتای من بوو دایکم ڕاستی دەگوت نەدەبووە ئەم کارە بکەم. من زۆر من زۆر داوای لێبوردن دەکەم فلین یوجین چی؟ ناوی ڕاستی من یوجین فیتز بێرتە وتم باشتر کە بیزانی ئێمە سەرکەوتوو بووین. قژی دەدرەوشێتەوە. من زیندووم. من زیندووم. تا ئێستا شتێکی وام نەبینیوە. یوجین. بەڕاستی دەدرەوشاوە. یوجین. بۆچی قژی دەدرەوشێتەوە؟ یوجین. بەڵێ. قژەکانم تەنیا نادرەوشێنەوە. بۆچی پێم بێدەکەنێ؟ دەیکوژم من ڕای دەردەکوژم. ئەم تاجە وەردەگرمەوە و پاشان دەیکوژم هەر لە ناوی دەبم هاوڕێیان لەوانەیە بتانەوێت دواز لەوە بێنن کە وەک قسەک بە شوێن پێدا دەڕۆن کەمێک بیر لە خۆتان بکەنەوە ئۆ تکا دەکەم پێویست بەو کارانە ناکات. باشە ئەگەر هەموو ئەو شانێک کە دەتانەوێت ئەمەیە بڕۆم بە دوای کاری خۆتان من دەمیست پێشنیارێکتان بۆ بکەم کە نرخی هزارتان دیوای هەیە هێشتە بەشە خۆشەکەی داستان ماوە بیر لەوە بکەنەوە کە دەوڵەمانتان دەکات باشە ژیان ئەوەیە ئیتر خۆشی لەم تانزە وەربگرن بەشە خۆشەکەی داستان چییە؟ بە تۆڵەسەندنەوە دەست پێ دەکات هاوڕێیان لە فیلین ڕایدەر. لەگەڵ ئاڵاندنی قژت لە دەستم زۆر ترسناک بووی دەزانی؟ ببورە تەنیا مەترسە دڵنیابە. مەترسە من ناترسم ئایا تۆ دەترسی قژەکانت سەر سەر نزراکیشم بۆچی بەم شێوەیە تاکەی قژەکان دەم کار دەکەن وابزانم بۆ هەمیشە دایکم دەیگوت کاتێک کە منداڵ بووم خەڵک دەیانویست قژم ببڕن بەڵام کاتێک کە قژی منیان بڕی قژم قاوەیی بوون و هێزی لە دەستدا دەبێ زۆر ئاگاداری قژم بم هەر لەبەر ئەوەش بوو دایکم نەی دەهێشت لەبەر ئەوە بوو هیچ کاتێک نەیدەهێشت تۆ هیچ کاتم خانوت بەجێ نەهێشتووە ئێستا کەش دەتەوێت بگەڕیتەوە؟ نەخێر بەڵێ سرم سوڕماوە. یوجین فیتەر بێرد ها بەڵێ باشە من لەوەتەی خۆم ناسیوە هەر یوجینێکی هەژار و هەتی و بوومە ئەوە بەشێکە لە دۆڕاوی کتێبێک هەبوو کتێبێک بوو هەموو شەوێ دەمخوێندەوە بۆ منداڵەکان چیڕۆکی فڵاین جین ڕایدەر دەژی پیاوە دەوڵەمەندەکە دەژی هەمیشە زۆر ئازا بوو بەڵام لە بەرامبەر کچان خۆی نەرم دەکردەوە ئەویش دەست بوو نەخێر لە ڕاستیدا پارەی هەبوو بۆ هەموو ئەو شتانەی کە دەویست لە ژیانیدا بیکات بۆ منداڵەکان و هیچی تر نازانم من هەڵبژاردنێکی باشتر دەرکەوت تۆ بە هیچ کەسێ ناڵێی دەربارەی ئەمەوانە چونکەەوە ناو بانگم وێران دەکات نا زۆر بە هەڵە لە من تێگەیشتووی هەموو ئەو شتانێک کە پیاو هەیەتی ناو بانگە باشە من من پێویستە دار بۆ شتان پەیدا بکەم هەی هەر بۆ زانیاری من زیاتر ئیوچین فیزە بێتم بەدڵە وەک لە فلاین ڕایدەر زۆر باشە تۆ یەکەم دەبیت. بەڵام سوپاس. وای بڕوام وابوو هەرگیز ناڕوات دایکە چۆنی ئازیزەکەم بەڵام من چۆن منە دۆسیەوە ئۆ بەڕاستیەوە ئاسان بوو تەنیا گوێم گرتبوو بۆ دەنگی خیانەت و دوای کەوتم تۆم دۆزیەوە. دایکە راپۆنزل دەگەڕینەوە ماڵەوە تۆ تۆ ئێستا لەوە تێناگەیت من لەو گەشتە بە ئەوڕپێ نەکراوەدام ئەو من زۆر دەبین و فێر دەبم من تەنانەت چاوم بە کەسێک کەوت بڵێ دزە داواکراوەکە من زۆر شانازی دەکەم دەی دایکە بۆستە با بڕوای من بە بڕوای من ئەو منی بەدڵە. تۆی بەدڵە؟ تکایە ڕاپۆنزێڵ، ئەوە شێتێکە. بەڵام دایکانم. لەبەر ئەمەیە تۆ هەرگیز نەڕۆیشتووی. ئەزیزم، ئەو هەموو ئەوینەی تۆی دروست کردووە، تەنیا ساویلکەیی تۆ دەسەلمێنێ و هیچی تر. بەڵێ. باشە ئەو بۆچی تۆی بەدڵە ها پێم بڵێ. سەیری خۆت بکە بڕوات وایە ئەوە زۆر کاریگەرە؟ مەبە بە بووکە شووشە. خێرا لەگەڵ دایکت وەرە. دایکت؟ نەخێر. نەخێر؟ ئۆو من دەبینم چۆن دەبێ. ڕاپۆنزێڵ باش دەزانیت. ڕاپۆنزێل ئێستا پێگەیشتووە چەند گەورەبوونێکی زیرەکانەیە خانمەکەم. ڕاپۆنزێل باش دەزانێت. باشە ئەگەر تۆ زۆر دڵنیایت بەردەوام بە وە دواتریش چۆن ئەمە دۆزیەوە. So if he's such a dreamboat, go and put him to the test. دەیکە بوەستە. He's lying, don't come crying. قژ زەرد من دەتوانم پرسیاری شتێکت لێ بکەم؟ هیچ شانسێکم هەیە بۆ بەدەستهێنانی هێزێکی زۆر چاک لە دەستمەوە لەبەرەوەی من درۆ ناکەم سەرسوڕهێنەر دەبێت هێی تۆ باشی؟ ئۆه ببورە بەڵێ تەنها ون بووم لە بیرکردنەوە. مەبەستم ئەوەیە هیچ شتێک هەیە ئەو کەسانەی هێزیان هەیە باش بەدەر دەکەون بەو شێوەیە لەدایک بوون بەڵام توانێ ئەو مرۆڤانە کوڕەکان ئارام بن هەموو شتە باشەکان بۆ ئەو کەسانەیە کە چاوەڕوان دەبن چاوەڕێ بن زۆر باشە کە تۆ لێرەی چاودێری من دەکەیت نەخێر نەخێر نەخێر بزانم چی بووە بۆستە هەرەوەیە دانیشە ئەم پێڵاوە دانێ دای بنێ ئۆ تۆ ئەسپێکی زۆر زۆر باشی ئافرین ئەسپی باش ئۆ تۆ ئەوەندە بە دوای ئەو کوڕەدا هاتووی کە ماندوو بوویت ئۆپی باش هیچ کەسێک ڕێز لە تۆ ناگرێ ڕێزت دەگرن بەڵام ئەوە ئەسپێکی خراپە ئەمە ئەسپێکی زۆر باشە من زۆر خۆشم دەوێت ئەیوانە ماکسیموس تۆ خەریکە پێم ڕادەبێری سیرکە ئەمڕۆ خۆشترین ڕۆژی ژیانی منە من ئەمڕۆ توانیم لە ماڵ بێمە دەرەوە وە داوات لێ دەکەم کە ئازاری نەدەیت و لەگەڵ خۆتی نەبەی. تەنیا بیست و چوار کاتژمێر سەبر بگرە، پاشان تا ماندوو دەبیت بەدوای بکەوە. باشە؟ وە هەروەها ئەمڕۆ ڕۆژی لەدایک بوونمە، وتم با بزانی. هەی ماکس چیت دەوێت من ئەوانم کڕیوە یانی دووسێ دانیانم کڕیوە ئەوە بۆ کوێ دەڕۆین باشە خۆشتن و ڕۆژیشیانت وتم با شوێنێکی خۆشت نیشان بدەم. تۆ حاڵت باشە؟ من زۆر دەترسم بۆچی؟ من هەژدە ساڵ لە ناو یەک خانوو لە پەنجەرە سەیری دەرەوەم دەکرد و بیرم دەکردەوە کە چ هەستێکی هەیە کاتێک کە چراکان لە ئاسمان دادەفڕن. ئەگەر ئەوە ئەو شتە نەبێ کە ئارەزووم بوو چی بکەم؟ هەر وەکو ئەو دەبێ. و ئەگەر نەبوو؟ پاشان چی بکەم؟ هەموو شتێک لە لای منە دەبواە زووتر ئەمەد پێ بدەم بەڵام دەترسام و باسەکە ئەوەیە کە ئیتر ناترسم دەزانیم بەستم چییە؟ من دەست پێ دەکەم ئایا هەموو شتێک باشە؟ ها؟ ئەو بەڵێ بەڵێ بێگومان من تەنیا زۆر داوای لێبوردن دەکەم هەموو شتێک زۆر باشە بەڵام شتێک هەیە دەبێت ئەنجامی بدەم باشە هەر ئێستا دەگەڕێمەوە هەموو شتێک باشە پاسکال. هەی هاوڕیان ئێوە لێرەن لەوەتەی لێک جیابنەوە وا بە دواتان دەگەڕێم سەری ئەو ڕدێنەی بکە بزانە چەند جوانی تراشیوە دەبێت زۆر خۆشحال بیت تۆ بەهەرحاڵ، دەمویست پێتان بڵێم کە نەدەبوایە لە ئێوە جیا ببمەوە. فەرموو ئەو تانجەش بۆ ئێوە بێت. وابزانم باشترە کە بەڕاستی چۆنی؟ پێویست ناکە شتێکمان پێ بڵێی، نا، ڕایدەر. چی؟ گوێمان لێ بووە کە شتێکت دۆزیوەتەوە، شتێکی زۆر بەنرختر لەم تانجە. ئێمە کچەکەمان دەوێت، تێگەیشتی؟ ئۆو، بیرم دەکردەوە کە تانجەکەت بردووە منت بە تەنیا لێرە جێهێشتووە. بەڵێ ئەو تۆی جێ هێشت چی؟ نا ئەو هەرگیز ئەو کارە ناکات خۆت سەیری بکە یوجین یوجین کارێکی باشمان کرد تانجێکمان بە کچێکی قژ زێڕین گۆڕیوەتەوە، پێت وایە چەند پارەمان پێ دەدەن لە بریوەیە تا تایەگەنج بی؟ نا، تکاتان لێ دەکەم، نا، نا، ئەی هاوار، نا، تکا دەکەم، نا، ها؟ ڕاپۆنزێل؟ دایکە؟ ئۆ کچە خۆشەویستەکەی خۆم دایکە تۆ باشی کچەکەم هیچت لێ نەهاتووە دایکە زۆر گەرانی تۆ بووم کچە خۆشەویستەکەم هەر لەبەر ئەوە بوو بە دوای تۆ دەهاتم بینیم ئەوان هێرشیان کردە سرت پێش ئەوەی کە بەهۆش بێنەوە دەبێت ئێمە لێرە بڕۆین تۆ ڕاستت دەگوت دایکە لەبارەی هەموو شتێک ڕاستت دەگوت دەزانم گیانەکەم دەزانم سیرکە ئەم ڕووداوە ئیتر ڕووناداتەوە. ئێستا خۆت بۆ خواردن ئامادە بکە. ئەو سوپای کە حەزت لێتی بۆتی دروست دەکەم. من بەڕاستی هەموو هەوڵی خۆمدا ڕاپونزێڵ من هەوڵمدا کە تێت بگەینم لە دەرەوە چ باسە. خەڵکانی دەرەوە تاریک و لەخۆڕازین و بێویژدانن و ئەگەر تەنیا بچووکترین ڕووناکی لە دەرەوە ببینن لە ناوی دەبەن و نایهێڵن خەتای ئێمە نەبوو خەتای پیرێژنەکە بوو پیرێژن وازم لێ بێنن وازم لێ بێنن ئەو تووشی کێشە بوو وازم لێ بێنێن ڕاپونزەڵ ڕاپونزەڵەوە لەوێ چی دەکەیت؟ تۆ باشی ڕاپونزەڵ؟ من کچی پاشام. ئۆو دەنگت بەرز بکەرەوە دەزانی کە من حەز لە منگە منگ ناکەم. من کچە ون بوەکەی پاشام ئەی وانیە؟ من منگە منگ دەکەم دایکە؟ من دەبێت بەم شێوەیە بانگت بکەم؟ یوجین ئیتر لەوێ نییە چیت بەسەر ئەو هێناوە ئەو تاوانبارە لەبەر ئەو دزەی کە کردویەتی لە سێدارەی دەدەن ناستا هەموو شتێک زۆر باشە گوێ لە من بگرە هەموو شتێک دەبێت بەو شێوێ بێت کە من دەمەوێت نا تۆ لەباری دەرەوە هەڵت دەکرد چی؟ تۆ لەباری منیش هەڵت دەکرد. و من ئیتر هیچ کاتێک ڕێگەت پێ نادەم کە سوود لە قژم وەربگری بێنە ها؟ دەتەوێت من ببم بە کەسێکی خراپ باشە ئێستا من کەسێکی خراپم بۆ چ دەی پێکانم بکەمەوە ماکس تۆ ئەوانە تێنا بۆ ئێرە؟ سپاس نا بەڕاستی سپاست دەکەم هەز دەکەم کە ئەو ماوەیە من و تۆ لەبارەی یەکتری هەڵەمان دەکرد زۆر باشە ماکس دەی بابزان دەتوانی خێراتر بڕۆی؟ ڕاپونزل سیرکە چیت کرد ڕاپونزێڵ نیگەران مەبە گیانەکەم نهێنیەکان بە مردن دەشاردرێنەوە تکایە بێدەنگ بە ئێمە دەڕۆین بۆ شوێنێکی هیچ کەسێک نەتوانێت بدۆزێتەوە. ڕاپۆنزێڵ بەسە بەسەی ترواز بێنە دەڵێن بەسە بەسە بەسە واز بێنە نا نا من واز ناهێنم تا کۆتایی ژیانم لەگەڵت شەڕ دەکەم و هیچ کاتێک واز لە هەوڵی ڕاکردن ناهێنم بەڵام ئەگەر ئەو ڕزگار بکەیت من لەگەڵت دێم نا ڕەپونزل هیچ کاتێک لە لات ڕناکەم هەولی ڕاکردنیش نادەم تەنها لێ بگەڕێ ئەو چارەسەر بکەم پاشا من و تو بەیەکەوە دەبین بۆ هەمیشە ئەو شتێک کە دەتەوێت هەموو شتێک وەکو خۆ لێ دێتەوە بەڵێنت پێدەدەم باوەڕکار بەم شوەیە کە دەتەوێت تەنیا لێ بگەڕێ با چارەسەری بکەم. ئەوەش بۆ ئەوەیەکی تر بە دوای ئێمە دانیت یۆ یۆجین ئۆ زۆر داوای لێبوردنی لێ دەکەم هەموو شتێک وەکو خۆی لێ دێتەوە من بەڵێنم داوە دەبێ باوەڕم پێ بکەی تکات لێ دەکەم نا ناتوانم لێ بگەڕێمە و کارە بکەی نابێت لێ بگەڕێم کە تۆ بمری بەڵام ئەگەر تۆ و کارە بکەی پاشان تۆ دەمری هەی هیچ بەسەر من نایەت. ڕاپۆنز کەمێک سەبر بگرە یوجین تۆ چیت کرد؟ نا! نا سەیری من بکە سەیری من بکە من لێرەم مەڕۆ لە لای من بەیوجی ئەی گۆڵ بدراو شێوە و هێزی خۆت نیشان بدا جانم بۆ بگەڕێنەوە و ئەو شتێکە هی من بوو بم دەرەوە بەڵێ جام و ئاواتی منی تۆش ئاواتی منی چارەنووسم بۆ بگۆڕە لە دەست چووەکان ڕزگار بکە وەو شتێکە هی من بوو بم دەرەوە ڕاپۆنزڵ؟ یۆجین؟ هیچ کاتێک پێم وتبی ئەگەر کچێک ئەسمەر بێت خۆشم دەوێت؟ زۆر باشە دەتوانم پێشببینی بکەم پاشانسی ڕوویدا خۆشی و شادی دووبارە گەڕاوە لەبەرەوەی کچون بۆ کەی پاشا گەڕابەوە ئاهەنگێکیان ساز دەکە ئاهەنگەکە یەک هەفتەی پێچوتاوەکو کۆتایی پێهات هەموو ئاواتەکان بەدی هات ئەو پیاوە گەورەی دەبینن بوو بە یەکەم عزف پیانۆ لە جیهان هەروە ئەوە لە کۆتایدا خۆشەویستە ڕاستەقینەکەی دۆزیەوە و هەروەها ئەوە وابزانم زۆر خۆشحاڵە بێزگە لە خۆشحاڵی شتێکی تری پێوە نابینین و هەروە هێزی ئەم شوێنە لە جیاتی چەک مەقلیان بەکاردەهێنا و ماکسیموس بوو بە سەرکردەیان و هەروەها ئەنجامدانی تاوان بەیەکجاری لەم شوێنەوم بوو هەروەکو ئەو سێوانەی کە وندەبوون. پاسکال بە هیچ شێوەیەک نەگۆڕدرا بوو. وە لە کۆتاییدا ڕاپونزڵ گەڕاوە لای دایک و باوکی ڕاستەقینەی وە و ئێستا لە ناو خێزانێکی باش ژیان بەسەر دەبات. و هەروەها بوو بە کچە پاشایەک نرخی ئەو چاوەڕوانکردنەی هەبوو کە دەتانکرد. و هەروەها من دووبارە ناوی خۆم گۆڕیەوە بۆ یوجین وازم لە دزیکردن هێنا و بە شێوەیەکی زۆر باش گۆڕدرام دەزانم ئەو پرسیارێکە لە لاتان دروست بوو ئەوەیە ئایا ڕاپونزل شووی بە من کردیان نا بە خۆشحالیەوە دەیڵێم لە پاش ئەو هەموو داخوازی و داخوازی و داخوازی و داخوازی و داخوازی من وتم بەڵێ